بۆ ئەوەی بیرەوەریەکانی گەنجەتیم بهێنمەوە یاد ڕوانیم کاهینەکان بەسەری تاشراوی بەڕۆن چاورکرا و جلە سپیەکانیانەوە پەرێشان بوون و لە کاتی قسەکردندا بەمە ترسیەوە سەیری دەور و بەریانە کرد و وەک ئەو وابوو کە لەوە بترسێن یەکێ گوێی لە قسەکانیان بێت و کاتێک کە منیان بینی بە گرژیەوە سەیری منیان کرد و لەوانەیە گومانیان کردبێ کە من جاسوسم بە بەردەم پەیکەری گەورەی فیرعونەکاندا تێپەڕیم و خۆم گەیاندە کۆتایی پەرزگەکە و لەوێ بە سەرسوورمانەوە بینیم کە پەرستگەیەکی نوێیان دروست کردبوو. ئەو کاتێک کە من لە پەرستگەی ئاموندا بووم، ئەو پەرستگەی لێ نەبوو، دیار بوو کە لە دوای دەرچوونی من و لە دوای ڕۆشتنم لە تەبەز دروستیان کردووە. کاتێک کە چوومە ناو ئەو پەرستگەیەوە سەیرم کرد دیواری نییە، بەڵکو حەوشەیەکی بەرفراوانە کە کۆڵەگەی بەرزیان بە دەوریدا دروست کردبوو، لایەکی حەوشەکە کراوە بوو، واتە بەبێ کۆڵەگە بوو میحرابی پەرستگەکە لەوێدا بوو لە میحرابەکە نزیک بووم و بینیم لە جیاتی ئەوەی کە دیاری ئاسایی واتە مەڕی قوربانی و مەسینەی مسی لەسەر میحرابەکە دابنێن گەنم و گوڵ و میوەیان لەوێ دانابوو لە سەروی میحرابەکەوە نەخشێکی بەردینی گەورەیان لێ دروست کرد بوو کە خوای ئاتونی لە شێوەی بازنێکدا نیشانەدا لەم بازنێوە هەندێ تیشک بۆ دەوروبەری کێشرا بوو کۆتایی هەر تیشکێک دەستێکی پێوە نووسا بوو لە ناو هەر دەستێک خاچێکی ژیانی تیابوو کاهینەکانی ئەم پەرزگەیە کراسی سپیان لە بەرددا بوو بەبێ ئەوەی سەریان تاشی بێت و سەیرم کرد هەمویان گەنجن و کاتێک کە چوومە ناو ئەو پەرزگەیە و کاهینەکان دەورەیان لە میحراب دابوو سرودی پیرۆزیانە خوێن گوێم گرت و سەرنجم دا کە ئاهەنگی ئەو سروودە لە گوێمدا ئاشنایە و ئەو سروودەم لە ئۆرشەلیم لە وڵاتی سووریا گوێ لێ ببوو، بەڵام لە هەموو شتەکانی ئەم پەرستگەیە سەیرتر پەیکەری فیرعەون بوو کە لە بان ئەستوونەکاندا ئەبینرا. ئەستوونەکانم ژمارد و بۆم دەرکەوت کە چل دانەیە و هەر ئەستوونێک بتی بەردینی فیرعەونی پێوە بوو کە گەورەتر بوو لە هەیکەلی خۆی. پەیکەرەکانیان بە جۆرێک دروست کردبوو کە فیرعەون هەردوو دەستی بە سنگیەوە نابوو بە دەستێکی قامچیکەی و بە دەستەکەی تری گۆچانی پاشایەتیکەی گرتبوو ئەو پەیکەرانە ئەیان ڕوانیە میحرابەکە و من نازانم کە کام پەیکەرتاش ڕەنگڕێژی ئەم هەیکەلانی کردبوو پاشان بە شاگردەکانی خۆی سپاردبوو کە دروستی بکەن بەڵام ئەزانم کە پەیکەر تاشەکە بە ئەنقەست مەبەستی وا بووە کە هەموو نوقسانی ئەندامەکانی فیرعون بە پێچەوانەوە نیشان بدا بۆ نمونە دەست و قاچەکانی فیرعون لە ڕوو باریک بوون بەڵام لە پەیکەرەکەیدا دەست و پیان ئەوەندە ئەستور دروست کردبوو کە ئەدوت کوندەی ئاوساوە هەروەها جگە لە ئەندامەکانی لەشی پەیکەرتاشەکەش شێوەی دەموچاوی فیرعونیشی گۆڕی بوو هەموو هونەرمەندەکان و پەیکەرتاشانی پێشوو کە پەیکەری فیرعونەکانی ڕابردویان دروست کرد بوو هەوڵیانەدا کە ئەو پەیکەرە وەک شێوەی ئەسلی خۆی بێت بۆ ئەوەی ئەو کەسی کە هەزارەها ساڵ لە دوای ئەوە چاوی بە پەیکەرەکەکەوێ بزانێت کە شکڵ و شێوەی چۆن بووە بەڵام ئەو هونەرمەندەی پەیکەری فیرعونی تاشی بوو سەرنجی لێکچوونی نەدابوو کاتێک کە مرۆڤ دەمو چاوی فیرعەونی بە گۆشە گەورە و بچوکەکان و ڕوومەتی بەر جەستە و دەمو چاوی درێژ ببینیایە ئەترسا و ئەگەر هاوڕێ هونەرمەندەکەم توتمز لەوێ بوایە و ئەو بتەی لەوێ ببینیایە ئەیوت ئەمە قوتابخانەیەکی هونەری نوێیە و لە هونەری نوێدا شێوەی کەسەکان و شتەکانی تر نابێت وەک خۆیان بن بەڵکو هونەرمەند پێویستە بەو شێوەی کە خۆی ئەو شتانە ئەبینێت ئەندامەکانی بکێشێت یان پەیکەرەکەی دروست بکا شتێکی تر کە بەلای منەوە سیر بوو ئەوە بوو کە چۆن فیرعونی میسر ئامن هوتبی چوارەم ڕێگەی داوە کە پەیکەری ئەو بەو شێوەی بتاشن و ئایا خودی ئەویش خۆی بەم شێوەی ئەبینی کە بۆیە ڕەخنەی لە پەیکەر تاشەکە نەگرتووە و وەک ئەو کەسانەی کە بە تۆمەتی کوفرکردن ئەکوژران لەسێدارەی نەداوە سەرنجم دا کە پەرزگەی نوێ تەماشاچی زۆری لێ نییە و ئەوانەی ئەهاتن دوو دەستە بوون هەندێکیان ئەوانە بوون کە کراسی کەتانیان لەبەردا بوو ملوانکەی زێڕیان بەملەوە بوو دیار بوو کە لە دەرباریەکانی میسر بوون و لەبەر ئەوەی ئەیانزانی فیرعون سەرنجەداتە ئەو پەرزگە تازەیە بۆ ڕیایی هاتبوونە ئەوێ و دەستەکەی تر خەڵکی ئاسایی بوون کە بە سەرسوڕمانەوە گوێیان لە سروودی کاهینەکان ئەگرت، چونکە لێی تێناگەیشتن و ئاوازی ئەم سروودە لە گوێیاندا سەیر بوو. ئەوان لە مناڵییەوە لەگەڵ ئەو سروودانە ڕاهاتە بوون کە لە سەردەمی دروستکردنی هەڕەمەکانەوە لە پەرستگەکانی میسر ئەخوێندران و ئەو سروودانە بە جۆرێک لە ڕوحیاندا چەسپابوو کە ئەگەر لە کاتی خەویشدا بیانبیستایە لە واتاکەی تێگەیشتن بەڵام سرودە تازەکان بە جۆ ڕوحی ئەوان ئاشنا نەبووە لە دوای ئەوەی سرودەکە خوێندرا پیاوێک لە کاهینەکان نزیک بووەوە کە لە سەروەزعی دیار بوو جوتیارە و لە بیابانەوە هاتووە و لیانی پرسی ئایا ئەکرێ تەلسمێک یان چاوێکی ئەو مانگا و مەڕە قوربانیانە کە مەترسی لە ناوەبە بە بەهایەکی هەرزان پێی بفرۆشن و بۆ ئەوەی لەگەڵ خۆیدا بیبات و لە تەنگ و چەڵەمە و مەترسیەکان پارێزراو بێ کاهینەکان لە وەڵامی ئەو پیاوە داوتیان خوای ئاتون تەلسم و چاوی قوربانی نافرۆشێت و پێویستی بەوانە نییە بەڵکو هەر کەسێک باوەڕی پێی هەبێ ئەو پشتیوانی لەکات و ئەی پارێزێت بەبێ ئەوەی دیارەکی لێوەربگرێ کاتێک کە پیاوەکە موتەی بیست ڕەنگی تێکچوو گەڕایەوە دواوە و گوێم لێبوو بە بۆڵە بۆڵەوە ئەیوت خوای ئاتون خوایەکی درۆینەیە و دوایی بەرەو پەرستگەی تر واتە ئامون بەڕێکەوت کە لە کاهینەکانی ئەو پەرستگەیە تەلیسم یان چاوی قوربانی وەربگرێ. ژنێکی تریش لە کاهینە گەنجەکان نزیک بۆ وتی مەگەر خی ئێوە کە ناوی ئاتونە مە ڕووگای قوربانی وەرناگرێت و کەس قوربانی بۆ ناکە کە ئێوە گۆش بخۆن و قەڵەو بن و ئەگەر خویەکەی ئێوە بە شێوەیە کە خۆتان ئەیڵێن بەهێز بێ کاهینەکانی ئەبێ قەڵەو بن نەک ئەوها لە ڕوو لاواز و بێهێزیەکەتان وای نیشانەدە کە خویەکی بێدەسەڵاتان هەیە لە کاتێکدا کە ئامون بەهێزە و گۆش دەرخواردی کاهینەکانی خۆیدات و لەبەر ئەوە هەمویان قەڵەون یەکێ لە کاهینەکان کە کەمێک لەوانی تر بەتەمەندتر بوتی ئاتون ڕقی لە قوربانی و ناوێت خوێنی ئاژەڵان بۆ ئەو بڕێژن و تۆ نابێت لەم پەرزگەیە ناوی ئامون بهێنی چونکە ئامون خویەکی درۆینەیە و بەم زوانە تەختی خوایەتیەکەی سەرنگومەبێت و پەرستگەکەی وێرانەبێ. ژنەکە دوو هەنگاو هاتە دواو وتی، ئەی ئامون، ئاگاداربە کە من ئەم قسەیەم نەکردووە بەڵکو ئەو پیاوە وای وت و نەفرەتی تۆ تەنها ئەبێ ئەو بگرێتەوە نەک من. ژنەکە لەگەڵ ئەو کەسانەی تر کە خەڵکی ئاسایی بوون لەوێ ڕۆشتن و کاهینەکان بە گاڵتەو پێکەنینەوە بەوانیانە وت بڕۆن، بڕۆن، ئەی خەڵکی بێ ئیمان ئەوە بزانن کە ئامون خوایەکی درۆینەیە و ئەوەندەی پێناچێ کە هێزەکەی وەک گیایەک کە بە داس درەو بکرێ لە ناوەچێ. لەو کاتەدا یەکێ لە پیاوەکان داچەمیە و بەردێکی لە سەر زەوی هەڵگرت و بەرەو کاهینەکانی هاویشت و بەردەکە کەوت بە دەموچاوی یەکێ لەوان و برینداری کرد و کاهینەکان بانگی پاسەوانەکانی پەرستگەیان کرد کە ئەو پیاوە دەستگیر بکەن بەڵام ئەو هەڵات و نەیانتوانی بیگرن. من لە کاهینەکان نزیک بوومە و بە ئەدەبەوە پیانم وت من میسریم و ماوەیەک لە وڵاتە دوور کەوت بوومەوە و بەر لەوەی لە میسر بڕۆم ناوی خی ئاتونم بیست بوو بەڵام سەرنجم لی نەدابوو دوایش بە بۆنەی دوورکەوتنەوەم لە میسر نەمتوانی لەبارەی ئەو خوایە زانیاری بەدەست بهێنم و ئێستا کە گەڕاومەتەوە حەزەکەم بزانم خی ئاتون چێە و چی ئەڵێت و چی ئەوێت و چۆن ئەو ئەپەرسترێ کاهینەکان کەمێک لێم ورد بوونەوە کە بزانن ئایا گاڵتەیان پێکەم یان بەڕاستی ئەدوێم و لە دوای ئەوەی کە تێگەشتن پرسیارەکەم بەڕاستیە یەکێک لەوان وتی ئاتون تاکە خوای ڕاستەقینەیە هەموو ئەو خوایانی کە بەر لە ئاتون هاتوونە خوای درۆین و هەموو ئەوانی کە لە دوای ئەویش دێن خوایەکی ناڕاستن ئاتون ئاسمان و زەوی و ڕووباری نیل و هەموو بوونەوەرانی دروست کردووە و هەمیشە هەبووە و لەمە بەدواش ئەبێت و ئێستا خۆی نیشانی کوڕەکەی خۆی فیرعەون داوە و هەمووان ئەبێت بیپەرستن ئەم خوایە بە پێچەوانەی خویەکانی ترکە هەمویان ناڕاستن دیاری خەڵکی ناوێت و حەز ناکات کەس قوربانی بۆ بکات و بەیەک چاو ئەڕوانێتە دەوڵەمەند و هەژار و هەر کەسێک کە باوەڕی پێی بهێنێت لە پەنای خۆیدا دایەنێت ئاتون بە پێچەوانەی خویە درۆینەکان هەرگیز نامرێت و لە هەموو شوێنێکدا هەیە و هیچ ڕووداوێک بەبێ ویستی ئەو ڕوونادا وتم ئەو بەردەی کە ئێستا دەموچاوی ئەم کاهینە گەنجەی بریندار کرد بە پێی ویستی ئاتون بەردەم و چاوی کەوت چونکە تۆڵی کە هیچ ڕووداوێک بەبێ ئیرادەی ئەو بە ئەنجام ناگا کاهینەکان کاتێک کە ئەم وتیان بیست بەسەر سوڕمانەوە لە یەکتریان ڕوانی وتیان دیارە تۆ بە تەمای گاڵتەمان پێ بکەی بەڵام ئەو کاهینەی کە بەردەکەی پێکەوتبوو بە دەنگێکی بەرزوتی بەڵێ ئەم ڕووداوە لەسەر ویستی ئاتون ڕوویدا چونکە من شایانی ئەو نیم و ئاتون ئەم ڕووداوەی دروست کرد بۆ ئەوەی من خۆم بکەمە شایانی ئەو ئاتون لەبەر ئەوە ئەم ڕووداوی بەسەر مندا هێنا چونکە من لە ڕۆحی خۆمدا بە بۆنەی ئەو ڕێزەی کە لە لای فیرعون هەمە لە خۆم بایی ببووم و ئاتونم فەرامۆش کردبوو من لەبەر ئەوە لە لای فیرعون خۆشەویستم چونکە دەنگێکی خۆشم هەیە و ئەتوانم سرود بڵێم و فیرعون کاتێک کە بینی من ئامادەم باوەڕ بەخوایەکەی بهێنم منی ناردە ئەم پەرزگەیە و بەم پلە و پایەی گەیاندم وتم کەواتە گەر وابێ خوای ئاتون ئەوەندە دەسەڵاتی هەیە کە بتوانێت فیرعون وا لێ بکا کە پیاوێک لە ناکاودا لە خاک بەرز بکاتەوە بیخاتە ناو پەرزگەکەیەوە و ببێتە کاهینی ئەو یەکێک لە کاهینەکان وتی فیرعونی ئێمە سەرنج ناداتە وەزعی مادی خەڵکی بەڵکو و سوود لە وزێ وەرەگرێ کە ئاتون داویەتێ و دڵی خەڵکی خوێنێتەوە ئەزانێت کە ئایا شیاوی بەرزکردنەوە نیان نا وتم چۆن فیرعەون ئەتوانێت دڵی خەڵک بخوێنێتەوە و هەست بەو شتە بکا کە لەناو دڵیاندایە، چونکە تەنها ئۆزیڕیس خاوەنی ئەم دەسەڵاتەیە و توانای خوێندنەوەی دڵی مرۆڤی هەیە. کاتێک کە من ئەم قسەیەم کرد کاهینەکان لەناو خۆیاندا دەستیان بە ڕاوێژ و گفتوگۆ کرد کە چ وەڵامێک بدەنەوە من و یەکێکیان وتی ئۆزیڕیس خوایەکی پلە دوو بەڵکو پلە سێ و چواریشە و بگرە لەبارەی بوونیشیەوە گومان هەیە. ئۆزیڕیس بوونی نییە، بەڵکو گومان و مەزەندەی خەڵکی ڕەشۆکی هێناویەتە کایەوە، بەڵام ئاتون بوونی هەیە و خوای نەبینراو و هەمیشەییە و فیرعەون لەگەڵ ئەوەشدا کە مرۆڤە جەوهەری ئاتونی هەیە لەبەر ئەوە ئەتوانێت لە یەک کاتدا چەند کەسایەتیەکی هەبێت و ئەو هۆی کە ئەتوانێت دڵی خەڵکی بخوێنێتەوە ئەوەیە کە لە یەک کاتدا چەند کەسایەتی پێکەوە هەیە و وەک ئەوە وایە کە لە یەک کاتدا چەندین کەس بێت لەبەر ئەوە ئەو هنەرمەندەی پەیکەری فیرعونی دروست کردووە و تۆ ئێستا و پەیکەرە لەسەر ئەستونەکان ئەبینی بە شێوەک فیرعونی دروست کردووە کە هەم ژن بێت و هەم پیاو چونکە جەوهری خوال لە فیرعوندایە و بە بۆنەی ئەم جەوهرە توانای ئەوە هەیە کە هەم خاوەنی هێزی نێرە بێت و هەم هێزی مێینەشی تیا هەبێت من سەرم بە هەردوو دەست گرت وتم من وەک ئەم ژنە کە هەر ئێستا لێرە ڕۆیشت پیاوێکی سادەم و ناتوانم لە واتای قسەکانی ئێوە تێبگەم و عقلم نایگرێ کەسێک هەم پیاو بێت و هەم ژن هەم بتوانێ ئاوی ڕون دروست بکات و هەم شیرە خۆرەیەکیش لە سکیدا ڕابگرێت و گەورەی بکات و بە دنیای بهێنێ هەروها ئێوە خۆشتان لەمەڕ خوای ئاتون و ناکۆکیتان هەیە و وەک ئەو وایە کە نەزانن چێ و چی ئەڵێ چونکە کاتێک کە من پرسیارێکتان لە یەکەم لەگەڵ یەکتریدا ڕاوێژەکەن و دوایی وەڵامی منەدەنەوە. کاهینەکان ناڕزاییان بۆ ئەم قسەی من دەربڕی وتیانوانیە و ئێمە لەبارەی خوا ئاتونەوە بچووکترین دوودڵیمان نییە و ئەو خوایەکی تەواوە واتە کەم و کوڕی نییە و هەمیشە هەبووە و بەردەوام ئەمێنێ بەڵام ئێمە نوقسانیمان هەیە و لەبەر ئەو نوقسانیەمان ناتوانین خوا ئاتون بە دروستی بناسین بەڵام هەرچەندە بیرکردنەوە و خوێندنەوەمان هەبێ زیاتر و باشتر ئەیناسین و بێگومان چەند ساڵێکی تر ئێمە لە ئەمڕۆ زیاتر لە ئاتون تێگەین و بی ساڵی تر زانستی ئێمە زۆر زیاترە بێ لەمڕۆ و تەنها یەک کەس ئاتون بە تەواوەتی ئەناسێت و ئەویش فیرعەونە چونکە ئەو جەوهری ئاتونە و وەک ئەوەیە کە ئاتون ڕۆحی فیرعەون بێ لەگەڵ ئەوەشدا کە بەم قسەیان قەنەعەتم نەکرد بەڵام زۆر کاری تێکردم لەبەرەوەی تێگەشتم کە بە دڵپاکیەوە ئەیانوت و هەستم کرد کە لەوانەیە لەم قسەیاندا ڕاستێکی گەورە هەبێت و ئەو حەقیقەتەژەوەیە کە ئێمە نەزانین نەک خۆیەکان و لەبەرەوەی کە عقل و تێگەشتنی ئێمە کەم و کوڕی و ناتەواوی هەیە وا هەست دەکەین کە خەڵکی نەفام و بێعقلن بۆم دەرکەوت کە لە جیهاندا لەوانەیە هەندێ ڕاستی هەبێ کە چاوی ئێمە نەیبینێ و گوێمان نەیبیستێ و دەستمان هەستی پێ نەکا بەڵام ئەو ڕاستیانە بوونیان هەیە کەواتە کاتێک کە ئێمە لە شتێک تێناگەین نابێ ئینکاری بوونی بکەین و بڵێن نییە و لەوانەیە فیرعەونیش حەقیقەتێکی بۆ دەرکەوتبێ کە ناوی لێ ناوە ئاتون بەڵام من کە عەقڵ و فامێکی تەواوم نیە ناتوانم تێبگەم ئاتون کێ و چییە لەبەر ئەوەی نەمتوانی ئاشناکانی ڕابردووم بدۆزمەوە گەڕامەوە ماڵ و ڕوانیم کابتا بەپێی فەرمانی من کەتیبەیەکی بە خانووەکەوە هەڵواسی بوو خۆی لە خانووکەدا دانیشت بوو گۆزێک ئاوی جۆی لە بەردەمیدا دانابوو جار جار قومێکی خواردەوە لە خانووەکەمدا چەند نەخۆشێک دانیشت بوون و چاوەڕوانی گەڕانەوەی من بوون و سەرەتا ئەو دایکەم بانکرد کە مناڵێکی لاوازی لە باوەشدا بوو پێی وتم ڕۆژ بە ڕۆژ مناڵە شیرە خۆرەکەم لاوازترە بێ سەیرم کرد نەدایکەکە نەخۆشە و نە مناڵەکەی و بەدایکەکەم وت هۆی نەخۆشی مناڵەکە دەوەیە کە تۆ بایی پێویست خواردن ناخۆیت و ئەگەر خواردنی تەواو بخۆیت و شیری پێویست بە مناڵەکەت بدەی قەڵەوە بێ لە دوای ئەوەی کە ژنەکە ڕۆیشت بەندەیەکم بینی کە پەنجەی چوو بۆ ژێر بەردی دەستاڕە و برینی پەنجەیم دەرمان کرد و پێچامەوە دوایی پیاوێکی نووسرم فەحس کرد و بینیم غدەیەکی گەورە بەقەدەر مشتێک لە ناوەڕاست قڕگیدایە و دەرمانێکم دەرخواردیدا کە لە جیایەکی دەریایی دروزەکرا وتم ئەم غدەیە ئەبێ لە قڕکدا دەربکرێ و لە دوای ئەوە ئەبێ ماوەیەک ڕابکشەی تا برینەکە چاکە بێتەوە ئایا ئەکرێ بێن بۆ ماڵتان و لەوێ ئەو غدەیە لە قڕکدا دەربهێنم پیاوەکە ڕەزامەندی نیشاندا و بڕیارماندا کە من سبەینێ بڕۆم بۆ ماڵی ئەو غدەکە لە قڕگی دەربێنم پیاوەکە کاتێکەویست بڕوە دوو حەڵلقەی مسی لە گیرفان هێنایە دەرەوە کە لەبری حەق دەستی چارەسەرکردن بمداتێ، بەڵام من پێم وت، من هێشتا چاکم نەکردوویتەتەوە کە شتت لێ بسەنم، وتی، تۆ دەرمانت دەرخوارداوم، من ئەبێ حەقەکەت بدەمەوە. وتم، من بەبێ ئەوەی هیچ دیارێکت لێ بسەنم چارەسەرت دەکەم و لە جیاتی ئەوە گەر ڕۆژێک پێویستم بە نووسەر بوو سوود لە هونەرەکەی تۆ وەرەگرم. دوایی ژنێکی گەنج، کە لە یەکێک لە خانووە گشتیەکانی بەرامبەر داژیا چاوەکانی خۆی بە من نیشاندا وتی چاومەیەشێت و ئازارەکەیم بۆ چارەسەر بکە دەرمانم کردە چاوی و دوای ژنەکە ویستی دەستحەقی من وەکو ئەو ژنانی کە لەشی خۆیان هەرزان فرۆشەکەن بدا بەڵام من پێم وت پێویست بەم کارە ناکات و حەق دەستت لێ ناستێن و لەبەرەوەی کە باشتر خزمەتیم کرد بێت دوولوی بچووکی سەرسکیم نەشتەر کرد کە وەکو دوگمە بەستکیەوە بوو بۆوەی لە چاوی مشتەرەکانیدا ناشرین نەبێ ئەو ڕۆژە کە یەکەم ڕۆژی کارکردنم بوو تەنانەت یەک حەڵقە مسیشم لە نەخۆشەکان نەسەند و کاتێک ڕۆشتن کاپتا خواردنی بۆ هێناموتی گەورم تۆ ئەمڕۆ ئەوەندە قازانجت لە کارەکەی خۆت نەکردووە کە تەنانەت بکاتە بەهای ئەو خوێی کە من کردومەتە ناو چێشتەوە کاپتا خواردنەکەی ئەو ڕۆژەی کەمراویەکی سوورەوکراو بوو لە یەکێ لە خواردنگەکانی تەبەس کڕی بوو گەرم ڕایگررت بوو بۆەوەی لە کاتی نان خواردندا بۆ منی دابنێ لە شاری تەبەس مراوی و قازیان بە شێوەیەک سوورە کردەوە کە من هاوتای ئەوم لە هیچ یەکێک لە وڵاتانی تردا نەدی بوو لە شاری ئێمەدا مراوی و قازیان ئەخستە ناو دەفرێکی کانزایی و سەرەکەیان ئەنایەوە و دوایی ئەو دەفران ئەخستە ناو کوورەیەکەوە و لاکامدا مراوی و قازەکە بە جۆرێک ئەبرژا کە هەموو ئاو و چەوراییەکەی لە خودی خواردنەکەدا ئەمایە و هیچی بە فیڕۆ ناچوو ئەو جۆرە لێنانە لە هیچ وڵاتێکدا باو نییە و تەنها لە تەبەس ئەم خواردنە بەتامە لێ ئەنێن کاپتا لەو شەوەدا خواردنەوەی خۆشی دەرخواردام و لەگەڵ ئەوەشدا کە لەو ڕۆژە من حەق دەستم لە کەس وەرنەگرتبوو بەڵام ئەوەندە خۆشحاڵ بووم کە ئەدوت بازرگانێکی دەوڵەمەندم چارەسەر کردو و ئەویش ملوانکێکی زێڕی داوە پێم ئەوەش بڵێم کە ئەو بەندەی لەو ڕۆژەدا پەنجەیم دەرمان کرد دوای چەند ڕۆژێکی تر کە پەنجەکەی چاک بووە هاتە لام و دەفرێک ئاردی بۆ هێنام و ئەیوت ئەو ئاردەم لە یەکێک لە ئاشەکان دزیوە بۆ ئەوەی حەق دەست بداتە من و بۆیە کارکردنی ڕۆژی یەکەم بەقەدەر ئەو بڕە ئاردە قازانجی بۆم هەبوو بەڵام من ئەو ئاردەم لێ وەرنەگرت و وتم بۆ خۆت بێت ڕۆژی دوایی بەندەکەم کە لە ماڵچوو بووە دەرەوە گەڕایە و بە منی وت سینوها من لەو باوەڕدام کە ئەمڕۆ و ڕۆژەکانی تر نەخۆشێکی زۆر دێن بۆ لای تۆ چونکە کاتێک کە لە ماڵ دەرچووم گوێم لێ بوو خەڵکی یانوت لە دوێنێەوە پزیشکێک کاتۆتە خانووی مزگەرەکەوە کە زۆر شارەزایە و نەخۆشەکان چارەسەرەکات و هیچیان لێناسێنێ و حەڵلقەی مسی ژەداتە نەخۆشە هەژارەکان کاپتایی وت هەژارەکان بە یەکتری ڕاستبێرن کە زووتر بچنە لای ئەم پزیشکە بۆ ئەوەی هەم نەخۆشیەکان چاک ببێتەوە و هەمیش مسی لێوەربگرن من کام قسانم لە خەڵکی بیست پێکەنینم بە نەفامەکەیان هات چونکەم زانی کە تۆ گەورەی من پیاوێکی دەوڵەمەندی چونکە لەسەر فەرمانی تۆ من کانزاکانتم خستۆتە ئیشە و ئەتوانی بە قازانجی ئەو زێڕانەی کە هەتە بە باشی بژیت و هەموو شەوێ وەک ئەم شەو مراوی یان قاز بخۆی دوای کاپتاوتی بەڵام من لە یەک شتی تۆ ترسم و ئەویش نا ئاسایی بوونی تۆیە و تۆ پیاوێکی ئاسایینیت و لەبەر ئەوە لەوانەیە ڕۆژێک بێ کە بەتەمابیت هەرچیەک پارەت هەیە فڕێی بدەی و ئەم خانووە هاوپێچ لەگەڵ مندا کە بەندەی تۆم بفرۆشی چونکە جارێکیان ئەم کارت کردووە و خانووەکە و منیشت فرۆشت بەو ژنەی کە عاشقی بوویت و ئەگەر من هەڵ نەئەهاتم ئێستا بەندەی ئەو ژنە بووم بۆیە سبێنێ تۆ ئەبێت کاغەزێک بەنووسەرێک بنووسی و تایدا ئاماژە بۆ بکەی کە من ئازادم و ئەتوانم بە کەیفی خۆم بۆ هەر شوێنێک کە حەزم لێ بڕۆم و کەس ناتوانێ من بکڕێتەوە چونکە بەندەنیم من لەبەر ئەوە نووسراویشم لێ دەوێت چونکە قسە نامێنێت بەڵام نووسراو هەتا هەتا هەرەمێنێت لەبەر ئەوەی پاپیرۆز لە ناوچوونی نییە. خۆشەویستان لاڵقەی داهاتوودا درێژەی ڕوودا و بەسەر